ئایا پرس درێژ کردنەوە سنەتە هەڵبەتە مەبەستی بۆ پیاوانە وەڵا هەندێک گەنج دەبینم بە حساب دیارە بۆ سنەت دەیکا بەڵام شێوازی سنەتی پێوە نیە براکەم دەگەیشتی شێوازی ینی پیاومبەری خوا عليه سەڵاسەلام کە قژی درێژ کردووە پرچی درێژ کردو براکەم ڕجولەت و پیاوەتی و نێرایەتی پێوە دیار بووە نەک وەکو هەندێک گەنجی ئێمە مێەتی و ئافرەتایەتی پێوە دیارە عیبە تێگەیشتی تۆ گەنجێکی لوسکە و قژت درێژ کردووە و وەڵا سنەتە ئێ تۆ لە کشت دەچی ڕۆڵە گیان نەک لە پیاو بچی عیبە ئاوا کەی سنە دوایە دەی با ڕیشیشت هەبێت و نەگواش بەری دەیتەوە ئەو جارە سەرت ڕوود مەکە چۆن پیامەری خوا علی ساسم سەری ڕوود نەبوو خۆ قژت درێژ کرد و سەرت ڕوود کردو بەسەر شانتدا شۆڕت کردوتەوە و خاوت کردوتەوە ماشاءله سنت تطبیق دەکەی کەی پیامەری خوا ساسم سەری ڕوود کردو بەو شێوازە با ئخشە و شین و یانچی ئخشە و شین و زبر بن نابێ پیاو ناسک و نەرم و نیان و دائیمەن چەوری و دائیمەن ڕۆن و نازانم کرێم و خۆ ڕازانەوە و هەرەوەندە ماوە میکیاجی بکەن هەندێک کەس عیبە بەڕاستی بۆیە کە قژەکە درێژ دەکەی بە هەر حاڵ ناڵێن دروست نییە بەڵام با شتەکانی تری لەگەڵ بێت با شتەکانی تری لەگەڵ بێت کەوا بێت تۆ لە پیاوێکی ڕەسەن و انشاءله وا بچی کە خەڵک شەرمت لێ بکە هەیبەتت هەبێ انشاءله نەک بڵێن وەڵاهی ماشاءاللە لە کچێکی جوان دەچێت خوای گەورە موفقتان کە ئەخیرمان خێر کاوە الحمدلله وصلى الله وسلم على رسول الله وبارك الله فيكم